بەڕاستی منیش هەرچەند بانگمە کردن بۆ ئەوەی کارێک بکەن تۆ لێیان خۆش ببی پەنجەیان ئەخستە گوێچکەیان تا هیچ نەبیستن و جلەکانیان ئەدا بە خۆیانا و خۆیان پێ دائەپۆشی و سوور ئەبوون لەسەر کافری پڕ بە دڵ و خۆیان لەوە بە زلتر ئەزانی کە مل بۆ فەرمانبەرداری خوا کەچ بکەن. ثم إني دعوتهم جهارا یارمەتیشتان ئەدا بە ماڵ و مناڵ و باخ و باخات و جۆگە و ڕووبارتان بۆ درووس ئەکا. ما لکم لا ترجون للە وقارا. ئەوە دەردتان چیە بۆ قەدر و حورمەتی خوا ڕاناگرن کە بانگتان ئەکا بۆ باوەڕ پێکردنی. وقد خلقکم اطوارا. نوح وتی، خوایە، ئەم قەومە لە فەرمانم دەرچوون و کەوتنە دوای کەسانێک کە ماڵ و مناڵیان لە زیان بەو لاوەیان بۆ زیاد نەکردن، واتە کەسانێک کە ماڵ و ئەولاد لە جیاتی ئەوەی بۆیان ببن بە مایەی سوپاسی نیعمەتی خوا، بوون بە مایەی لە خۆبایی بوونیان کە ئەوانەیش گەورە و سەرکردەکانی قەومەکەی بوون. لە هەر کەس خۆش ببا کە بە خاوەن باوەڕی هاتبێتە ماڵم و لە هەموو پیاوان و ژنانی خاوەن باوەڕ خۆش ببە و ستەمکارانیش لە بەربادی و بە فەنا چوون بەولاوە هیچیان بۆ زیاد مەکە.